ورجل ذکر الله خالییا ففاضت عیناه. خوای گەورە لەو ڕۆژەدا ڕۆژی قیامەت کە هیچ پەناگەیەک نییە جگە لە سێبەری خۆی حەوت کەس لە ژێر سێبەرەکەیدا پەنا دەدات یەکەمیان ئیمام و پێشەوایەکی دادپەروەر دووەمیان ئەو گەنجەی تەمەنی لە نێو نەشوەی پەرستشدا بەسەر دەبات سێمیان ئەو کەسەی دڵبەستەی مزگەوتەکانە چوارەمیان، هەر یەک لەو دوو کەسەی کە لەبەر خوا یەکتریان خۆش دەوێ، لەبەر خوا کۆ دەبنەوە و هەر لەبەر خواش جیا دەبنەوە. پێنجەمیان، ئەو کەسەی لە بەرامبەر داوی خواستی ئافرەتێکی خاوەن پلە و پایە و جوانیدا بەرپەرچی نەفسیی دەداتەوە و دەڵێ، من لە خوا دەترسم. شەشەمیان، ئەو کەسەی هێندە بە نهێنی سەدەقە دەبەخشێ، ئەوەی کە لە لای ڕاستیەوەیەتی نازانێ چی بۆی لای چەپی داوە. حەوتەمیان، ئەو کەسەی لە تەنهاییدا یادی خوای گەورە دەکاتەوە و چاوی پڕ دەبێت لە فرمێسک. ئەم لایەنانەی باس کران، کە هەر یەکەیان بۆ خۆی دارای بایەخێکی تایبەتییە لە ڕوانگەی ئیرادەی مرۆڤەوە، کۆمەڵە بابەتێکی ئەوتۆن، کە بەجێهێنانی هەندێکیان کارێکی سەخت و دژوارە و هەندێکی تریشیان پاشقولی جددی لە ڕۆح دەگرن. خۆ گەر مرۆڤ لە هەندێکیشیان ڕزگاری بێ، ئەوا هەردەم ئەگەری کەوتنە ناو داوی ئەوانی تری هەیە، دەربازبوونیش لەم بۆسە بکوژانەی کە ئەگەر پارێزگاری و چاودێری خوای گەورە نەبێ هەرگیز دەربازبوون لێیان مەیسەر نابێ. هەروەها بەجێ گەیاندنی ئەم بەرپرسیارێتیە دژوار و تاقەت پڕوکێن بگرە تاقەت بەزێنانەش بە سەرکەوتوویی دیسانەوە لە ڕێی ئەو ئیرادەیەوە دەبێ کە بە پەسەندترین و بەهێزترین هۆکاری ڕاکێشانی پارێزگاری و چاودێری خوای گەورە دادەنرێ، بەوەش کە مرۆڤ پەیوەندییەکی توندوتۆڵی لەگەڵ پەروەردیگاریدا هەبێ. جا لێرەدا فەرموودەکە بە باسکردنی ئەم دیمەنە لە سەرگوزشتەی ئەو کۆمەڵە قودسییەی کە هەمیشە بە ئیرادەیانەوە لە سەر پێ وەستاون و توانیویانە بوونیان هەبێت و هەمیشە پتەوی و وابەستەیی خۆیانیان بە پەروەردیگاریانەوە سەلماندووە، لە ڕاستیدا وێنای ئەو کۆمەڵگە ویژدانییەمان بۆ دەکات کە لە یۆتۆپیاکاندا بەدوایدا دەگەڕاین. ئەو کۆمەڵگەیەی بەردەوام بەدوایدا دەگەڕاین بەڵام هەرچیمان دەکرد بۆمان نەدەدۆزرایەوە. جا فەرموودەکە بە مەبەستی گەیشتنەوە بەم بەختیارییانە ناخمان پڕ دەکات لە تاسە و دڵمان دەخاتە پەرواز. بەڵێ، لەو ڕۆژەدا کە خۆر جێی هەورەکان دەگرێتەوە و بە تینی بە تینی هەموو لایەک دەبرژێنێ و مێشکەکان دێنە کوڵین و ئارەق تەنگ بە گەروەکان هەڵدەچنێت و هۆکارەکان بە جارێک لە کار دەکەون و هەموو شتەکان لە دژی مرۆڤ دەکەونە کار، بەڵێ لەو ڕۆژەدا جگە لە پارێزگاری و چاودێری پەروەردیگار هیچ سێبەرێکی تر نابێت، هەر ناشکرێ هەبێت، ئیتر گرنگ نییە ئەو سێبەرە سێبەری عەرش بێت، یان هیچ شتێکی تر، گرنگ ئەوەیە کە ئەم سیستم و ڕێسایەی ئێستا هەیە دەگۆڕێت و پێوەرەکان سەروژێر دەبنەوە و ئاسمان و زەویش دەگۆڕێن بۆ شتێکی تر. ئاشکرایە لەو ڕۆژە سامناکەدا کەس پشتیوانی کەسی بۆ ناکرێ و پارێزگاری و تکای کەسیش کەڵکی نابێت. جا بۆ لەو ڕۆژەدا کە هەموو لایەک کش و مات دەبێ و گیانەکان دێنە قوڕقوڕاگە و سەران دەسووڕێن و چاوان ئەبڵەق دەبن، کەس دەتوانێ کەس بپارێزێ؟ بەڵێ، لە وەها ڕۆژێکدا تەنها یەک پەناگە هەیە، ئەویش سێبەری پارێزگاری خوای گەورەیە. ئەوانەش کە سوود لەم سێبەرە وەردەگرن بریتین لە، ئەو سەرۆک وڵات و پێشەوایەی کە لە دنیادا لە ئاست هەستی بەرپرسیارێتەکەیدا بووە و لە پاڵ چاودێریکردنی ئەو ڕاسپاردانەی کە لە ئەستۆیدا بوون نوێنەرایەتی دادگەری و ڕازڕەویشی کردووە. ئەو گەنجە خوێنگەرمەی لە هەڕەتی کەفوکوڵی خواستە نەفسانییەکانیدا، سەرباری ئارەزووە جەستەیی و لاشەییەکانی خۆی تەرخان کردووە بۆ بەندایەتی خوای گەورە. ئەو مەردی مەیدانی بەندایەتیەی کە حەز و ئارەزووی بەندایەتیەکەی لە پێش خواستە جەستەییەکانیەوەیە و بەردەوام دڵی بۆ مزگەوت لێدەدات. ئەو گیانفیدایانەی خۆشەویستی کە لەبەر خاتری خوا یەکتریان خۆش دەوێت کاتێک کۆ دەبنەوە لەبەر خوا کۆ دەبنەوە کاتێکیش لێک جیا دەبنەوە هەر لەبەر خوا لە یەک جیا دەبنەوە و ڕەزامەندی و خۆشەویستی ئەویان کردووە بە میحراب. ئەو دلاوەرەی هەمیشە لە چوارچێوەی پەرژینی مەخافە اللە و محبە اللە دا ژیانی بەسەر دەبات و تا بڵێی هەستیارە لە پاراستنی عیففەت و عیسمەتی دا و ئەوپەڕی خۆڕاگرە لە ئاست خواستە شەهوانیەکانی دا و داواکاریە خراپەکانی نەفسی بە هزر و نەعرەتەی من لە خوا دەترسم وە دەردەنێت و لە خۆی دوور دەخاتەوە و ئەو پاڵەوانی ئیخلاس و جوامێریەی کە وەک هێمای سەداقەت و وەفا لە بەرامبەر پەروەردیگاردا ماڵ و سامانەکەی لە دەمی خۆی دەگرێتەوە لە پێناو ڕەزامەندی خوادا دەیبەخشێت، ئەم کارەش بە ڕۆحیەتێکی وەها ئەنجام دەدات کە دەگاتە پلەی ئێرەیی و حەز ناکات جگە لە خوا کەسی تر پێی بزانێت، ئەم حەز نەکردنەشی لە ئاستێکدایە کاتێک شتێک بەوەی لای دەستە ڕاستی دەبەخشێت هەوڵ دەدات لەوەی لای دەستە چەپی بشارێتەوە، ئەو قارەمانە بە هەست و دڵ زیندووەی کە بە تێفکرین و چاودێریکردنی نەفسی ساتەکانی تەنهایی قوڵتر دەکاتەوە و تاو ناتاوێکیش بە فرمێسکەکانی بەستەی هەستەکانی دەروونی دەچڕێ و هەردەم هێزی ئیرادەی لە خواوە وەردەگرێ و بەو ئیرادە پۆڵاینەشی ئارەزووی سەرپێچیەکانی نەفسی دەشکێنێت و ورد و خاشیان دەکات. بەڵێ! هەروەک لە چەند فەرمایشتێکی تریشدا هاتووە، ئەو کاربەدەستەی، کە بە دادگەری فەرمانڕەوایی دەکات، لە قیامەتدا لەسەر مینبەری نوورین دادەنرێ و بەهرەمەندی خەڵاتە یەک لە دوای یەکەکانی پەروەردیگاری میهرەبان دەبێ. ئەو گەنجەشی کە لە تافی گەنجیەتیدا، بەندی چوارچێوەی گەنجێتیەکەی نەبووە بەڕەزامەندی خوای گەورە خەڵات دەکرێ هەروەک چۆن ئەو پاڵەوانی پەرستشەی کە نەخشی ژیانی لە نێوان مزگەوت و ماڵ و شوێنی کاردا دەچنێ خوای گەورە دەیخاتە پەناو پارێزگاری خۆیەوە ئەوانەشی کە بە چاوی لانکەی برایەتیەوە دەڕواننە گەردوون و ژیانیان لە خۆشەویستی و خۆشویسترانیان لە پێناو خوادا بەسەر دەبەن لە مەحشەردا بەهرەمەندی محبت اللە دەبن. ئەو خاوەن دڵە هۆشیارەشی کە ژیانی دنیای بە دەزووی مەهابە و مەخافە دەهۆنێتەوە، لە دواڕۆژدا دڵنیا دەبێت لەو شتانەی کە لێیان دەترسێ، هەروەها ئەو وەفادۆستەی کە سەدەقەکەی وەک پێوەرێک بۆ سەداقەتەکەی دەبەخشێ لەلایەن ئەو زاتە هەرە بەوەفایەوە پاداشتێکی دەدرێتەوە کە بە خەیاڵیشیدا نەهاتبێ. لە کۆتاییشدا ئەو خاوەن هەست و دڵە بێدارەی کە ڕواڵەتی پڕواتا و ناوەڕۆکی قووڵ و لەو ڕوانەوە کە خەڵکی دەیناسن کامڵترین سەرمەشقە بۆیان و لە دەمی خەڵوەتی لە خزمەت دۆستدا بە فرمێسکەکانی ناخی خۆی بۆ دەڕێژێ، لەو ڕۆژەدا ئەم کەسە هەموو سەختییەکانی دەبەزێنێ و بە ئاواتەکانی دەگات. جا ئیتر لە پاڵ باسکردنی ئەم خەڵات و پاداشتە ئوخرەوییانەدا کە ئەم کەسانە لە دواڕۆژدا بەهرەمەندی دەبن، فەرموودەکە لە شێوەی تابلۆیەکدا بڕگەیەک لەو کۆمەڵگا نموونەییەشمان دەخاتە پێش چاو کە هێڵە گشتییەکانی نەتەوەیەکی کامڵ دەکێشێت و ئەو بناغەش ڕوون دەکاتەوە کە مرۆڤایەتی بەرەو ئەو ئامانجە ئاراستە دەکەن. جا تۆ بڵێی پێویست بکات دیسانەوە جەخت لەسەر ئەوە بکەینەوە کە، جێکردنەوەی ئەو هەموو ناوەڕۆکە قووڵەی کە مەگەر بە چەندین بەرگ کتێب ئینجا باس بکرێت لە چەند دێڕێکدا هەر وەک گوزارشتکردن وایە لە دەریا لە ڕێگەی تاکە دڵۆپێکەوە؟ دنیا سێ بەرێکە. لە فەرموودەیەکی تردا پێغەمبەری خوا صلی اللە علیه و سلم دەفەرموێ، ما لی و ما للدنیا ما انا فی الدنیا الا کراکب استظل تحت شجرة ثم راح و ترکها. من چیم داوە لە دنیا؟ من لە دنیادا وەک ڕێبوارێک وام کە لە ژێر سێبەری دارێکدا کەمێک مابێتەوە و پاشان ڕۆیشتبێت و بەجێی هێشتبێت. ڕاستی ژیانی دنیا چییە؟ ئەی دەبێت مرۆڤ لە بەرامبەر شتە فانی و کاتییەکاندا چۆن هەڵوێستەیەک بکات؟ باشە مرۆڤ بۆچی هاتووەتە دنیا؟ ئەی لێرەوە بەرەو کوێ دەچێت؟ تەماشایەکی بابەتە سەرەکیەکانی فەلسەفە و ئەو باسانەش بکە کە چەندین سەدەیە مشتومڕیان لەسەر دەکرێت. ئینجا ئاوڕێک بدەنەوە بەلای ئەو پێغەمبەرە نازدارەدا عەلەیهی سەلاتی وەسەلام کە چۆن بە دەربڕینێکی زۆر کورتی ڕەوان هەموو ئەو مەسەلانەی ڕوون کردووەتەوە. ئەم بابەتە و هاوشێوەکانی کە کەسەکانی تر بە چەندین بەرگ کتێب و بەرهەمی بێ شومار کە خۆیان دەدەن لە قەبارەی کتێبخانەکان، نەیانتوانیوە بە شێوەیەکی ڕوون و گومانبەڕ بیخەنە ڕوو، وا ئەم سوڵتانی گوفتارە دێت و لە نێو دەربڕینە لەعل و گەوهەرئاساکانیدا بە ڕوونترین و گومانبڕترین شێوە ڕوونیان دەکاتەوە. بەڵێ! سەرجەمی مرۆڤایەتی حەیرانی کورتبڕی و ڕەوانی گوفتارەکانی پێغەمبەری سەروەرمان صلی اللە علیه و سلم، پێنج شت کە نەدراون بەوانەی پێشووتر أعطيت خمسا لم يعطهن أحد قبلي نصرت بالرعب مسيرة شهر وجعلت لي الأرض مسجدا وطهورا بەهرەمەندی سەرخستنی خوایی بووم بە ترس خستنە دڵی دوژمنەوە بە دوورییەکی هاوشێوەی مانگەڕێیەکەوە. سەر ڕووی زەویشم بۆ کراوە بە مزگەوت و هۆکاری پاکژی. جا بۆیە هەر کەس لە ئوممەتەکەم کاتی نوێژی بەسەردا هات، ئەوا لە هەر کوێ بوو با نوێژەکەی بکات. غەنیمەتیشم بۆ حەڵاڵ کراوە. ئەمە لە کاتێکدا کە بۆ هیچ کەسێکی تر حەڵاڵ نەبووە. هەروەها حەقی شەفاعاتیشم پێ دراوە. دیسانەوە پێش من، هەموو پێغەمبەرێک تەنها بۆ گەلەکەی خۆی ڕەوانە دەکرا، بەڵام من بۆ تەواوی مرۆڤایەتی ڕەوانە کراوم. خوای گەورە بە شێوەیەکی گشتی بۆ هەمووان و بە شێوەیەکی تایبەتیش بۆ هەر ئوممەت و پێغەمبەرێک لوتف و چاکەیەکی جیاوازی هەبووە. ئەوەتا حەزرەتی ئادەم و مناڵەکانی بەهرەمەند بوون بە هەڵبژاردەیی و ناوە پیرۆزەکانی خوای گەورە. حەزرەتی نوح بە خەبات و پێداگری و عەزیمەت. حەزرەتی ئیبراهیمیش بە پلەی باوکایەتی زۆرێک لە پێغەمبەران و عەشقی تەوحید و دۆستایەتی لە گەڵ خوادا. حەزرەتی موساش بە پەروەردە و فێرکردن و زانستە کۆمەڵایەتیەکان و شارەزایی لە بەڕێوەبرنی کۆمەڵگادا. حەزرەتی عیساش بە نەرمونیانی لە مامەڵە ڕۆحیەکاندا و ئارامی خۆڕاگری و لێبوردەیی و شەفەقەت و خۆشەویستی. سەرداری زەمان و مەکان، حەزرەتی محمد صلی اللە علیه وسلم و ئوممەتەکەشی، وەک زیادەیەک بۆ سەر ئەو تایبەتمەندیانەی کە پێغەمبەرانی پێشوو بەخشراوە، بەهرەمەندی کۆمەڵە تایبەتمەندیەکی هاوشێوەی ئیرادە، حیکمەت، هاوسەنگی، پێکەوە گونجاندن و پێکهێنان بوون. هەریەک لەمانەش بۆ خۆی تایبەتمەندیەکە لە تایبەتمەندیەکانی جیهانی بوونی پەیامەکەیان و کامڵی دینەکەیان. بەم پێیە لە بەرامبەر ئەوەدا کە ئیسلام لە چاو دینەکانی تردا ئەرک و بەرپرسیارێتی زیاترە، کەچی لە هەمان کاتدا دەتوانین بڵێین لە هەمووان نەرمونیانتر و باڵاتر و بەرەکەتدارتر و مرۆییانەترە. ئەمەش خۆی لە خۆیدا یەکێکە لە خەسڵەتەکانی جیهانی بوونەکەی. ئەو فەرموودەیەشی کە لە سەرەوە هێنامانەوە، بە شێوەیەکی کاریگەرتر و شێوازێکی ڕەنگینتر پێغەمبەری ئیسلام و جیهانبوونی پەیامەکەی دەخاتە بەرچاو. ئەوە تا کاتێک ڕاگەیەنەرە بە شەرەفەکەی ئەم دینە جیهانی و پەیامە سەرتاسەری و نوێنەرە بەڕێزە یەکەمینەکانی، سەرگەرمی گەیاندنی ئەم سیستەمە جیهانیە بوون بە هەموو لایەکی دنیادا، لە ئاست هەستی بەرپرسیارێتی و شعوری ئەرکەکەیاندا بوون. بۆیە دەبینی لە پێناو ڕامکردنی سەرتاسەری جیهاندا لەم بەرەی جەنگ بۆ ئەو بەرەی جەنگ ڕایان دەکرد و لە پێناو خوادا تێدەکۆشان و دەکوژران و دەیانکوشت و بەم شێوەیەش لێوەشاوەیی و لێهاتوویی خۆیان بۆ چوونە بەهەشت و بینینی جمال اللە دەسەلماند لە پێناو سەرخستنی ئەو پەیامەی کە بۆی دەژیان. گاڵتەیان بە ژیان دەهات. بەلای کەمەوە هێندەی حەز و ئارەزووی کەسانی دی بۆ ژیان، ئەمان بە تاسەی گەیشتن بە پەروەردیگار، گڕیان تێ بەر ببوو و ناخیان داگیرسابوو، لە هەوڵی هێنانەدی جێنشینی سەر زەویدا بوون. هەر بۆیە لە توانای کەسدا نەبوو، بەرەنگاری ئەم کەسانە ببێتەوە کەوا ژیانیان لە سەر خولگەی ئاوەها وابەستەییەک بە دواڕۆژەوە بنیات نابوو. ئەوانەش کە بە هەڵە یاخود نەزانی، خۆیان دووچاری بەدبەختیەکی لەو جۆرە دەکرد، بە ترسێک کە هەر لە دوورەوە مرۆڤ دەتۆقێنێت، لەرزەیان پێ دەکەوت و هەر لە یەکەم هەنگاوی ڕێدا پەکیان دەکەوت و ئیفلیج دەبوون. ئەمە سەرەڕای ئەوەی کە بە گەورە گرتنی پەروەردیگار لە لایەن بەرەی ئیمانەوە لە شێوەی سام و هەیبەتدا لە ئیمانداراندا ڕەنگی دەدایەوە بۆ ئەو کەسانەی کە بوونەتە خاوەن ئیمانی ڕاستەقینە، نصرت بالرعب مصرة شهر چەکێکی چ ناوازە و قەڵایەکی چەندە پتەوە. ئەوەش کە زەوی بۆ شوێنکەوتووانی ئەم دینە کراوە بە مزگەوت، مەبەست لێی بەجێهێنانی پەرستشە لەلایەن هەموو موسوڵمانێکەوە کە بیەوێ لە هەر شوێنێک کە ئارەزووی لێ بێ و بێ ئەوەی پێویستی بە پەرستگا یان شوێنی نوێژ بێت کە ئەمەش دیسانەوە یەکێکە لە ڕەهەندە جیهانییەکانی ئیسلام. حەڵاڵکردنی غەنیمەتیش ڕەهەندێکی ترە و مەبەست لێی بەردەوامی پێدانی فەرمانبەریی جیهادە بەبێ هیچ گیرخواردن و پەککەوتنێک کە تا ڕۆژی قیامەت بەردەوام دەبێت. ڕەهەندێکی تریش بریتییە لەو شەفاعەتەی کە لەو دونیا بە شەفاعەتی هەرە مەزن، الشفاعە العظمی، ناسراوە و بەهۆیەوە تاڕادەیەک دەستی هەموو کەسێک دەگرێت و دەگەیەنرێتە ئاستێکی دیاریکراوی سەلامەتی. ئەوەش کە هەر پێغەمبەرێک تەنیا بۆ گەلەکەی خۆی نێردراوە و ئەویش صلی اللە علیە وسلم بۆ تەواوی مرۆڤایەتی ڕەهەندی ڕاشکاوانەی بابەتەکە دەدات بەدەستەوە. جگە لەمانە بێ هیچ جۆرە زۆر لەخۆکردنێک دەتوانین ئەم چەند خاڵەش لە فەرموودەکەوە هەڵێنجین. ئەلف. پێغەمبەرایەتی و ئەو پەیامەش کە پێیەوە ڕەوانە کراوە، بەخشش و بەهرەمەندییەکی خوایی ئەوتۆیە کە بە هیچ جۆرێک بە هەوڵ و تێکۆشان بەدەست نایەت. بە، ئەم پێنج تایبەتمەندیە بە تەواوی مانا، مەزهەریەتی محمدین و نەدراون بە هیچ نەبی و مورسەلێکی تر. ج. ترس و بیم خستنە دڵی دوژمن لە دوریەکی زۆرەوە دەرکەوتەی حاڵەتێکی پێغەمبەرانەیە و تەنها ئەو کەسانە دەگرێتەوە کە لەو جەمسەرە مەعنەویەدا دەژین. د. نەبەستنەوەی پەرستشەکان بە پەرستگا و پیاوانی ئاینیەوە وەک چۆن مەودایەک لە مەوداکانی جیهانی بوونی ئیسلام پێکدەهێنێت، لە هەمان کاتدا ئاماژەش بۆ ئەو ئاسانکارییە دەکات کە مرۆڤ لە هەموو کات و لە هەموو جێیەکدا دەتوانێت لە چوارچێوەی پەیوەندی خالق و مەخلوقدا پەیوەندی بە خوای خۆیەوە ببەستێ. یەکێکی تر لەو لایەنانەی کە لەگەڵ ئیسلامدا هاتووە و جێی خۆیەتی لێرەدا تۆماری بکەین، توانای پاکژکاری گڵە هەر وەک ئاو. جا نازانم تۆ بڵێی پێویست بکات هەڵوێستە لەسەر گرینگی خۆشۆردن لە ئیسلامدا و پاکژکاری و گرینگی ئاو و توانای گۆڕانی گڵ بە دژە بەکتریا بکەین؟ هئ خودی غەنیمەت لە بنەڕەتدا حەرام نەبووە، بەڵکو ئەو یاساغە تاقیکردنەوەیەک بووە و وابەستەی کاتێکی دیاریکراو بووە. لە سەردەمی پێغەمبەری سەروەریشماندا صلی اللە علیە وسلم ئەو هۆکارانەی کە ئەم حوکمەیان لێ کەوتبۆوە تێپەڕێندرابوون یاخود هەر نەمابوون. هەروەها لەو ڕوانگەیەوە کە یەکەمین سەرچاوەی غەنیمەت و گرینگترینیان جیهادە، جیهادیش هەروەک لە ناوەڕۆکی ئەم فەرموودەیەوە تێدەگەین، الجهاد ماض الی یوم القیامە. کردەوەیەکە کە تا ڕۆژی قیامەت بەردەوام دەبێت، ئەوە لەو ڕووەوە کە ئەم غەنیمەتە دەبێتە سەرچاوەی بژێوی و هاندان و خەڵاتکردنی ئەوانەی خۆیان بۆ ئەم کارە یەکلایی کردووەتەوە و لە هەمانکاتیشدا لە ڕووی مادییەوە زیان بە بەرەی دوژمن دەگەیەنێت و لاوازیان دەکات و دەرفەتی خۆ کۆکردنەوەیان بۆ ناهێڵێتەوە. کارێکە لەو پەڕی گرنگی دایە، جا بۆیە لەبەر ئەو گرنگی و بایەخەی کە هەیەتی، گەر واجبیش نەکرابێت ئەوا ڕێگە پێدراوە و وەک موباح مامەڵەی لەگەڵدا کراوە. ئەمە وێڕای ئەوەی کە نابێتە ڕێگر لە بەردەم ئیخلاسدا کە یەکێکە لە بنەما گرنگەکانی، اعلاء کلمة اللە، واو، شەفاعەت حەقە. بە ئیزنی خوا هەموو کەسێ دەتوانێت شەفاعەت بکات. بەڵام ئەو شەفاعەتە هەرە مەزنەی کە لە ڕوانگەی گشتگیری و هەمەکێتی و چۆنیەتیەکەیەوە تا ڕادەیەک پەیوەندی بە هەموو کەسێکەوە هەیە تەنها دەبەخشرێتە ئەو زاتە و یەکێکە لە تایبەتمەندیەکانی ئەحمەدی بە دڵنیاییەوە بۆ ئێمەش مایەی شانازی و شادمانیە زار ناردنی پێغەمبەرانی پێشوو عليهەی سەلاتی وەسەلام لە چوارچەوەیەکی بەرتەسک و تەنها بۆ گەل و هۆزەکانی خۆیان ناردنی سوڵتانی پێغەمبەرانیش بۆ تێگرای مرۆڤایەتی بگرە بۆ سەرجەم بوونەوەران دەمانگەیەنێتە ئەوەی کە پێغەمبەرایەتی ئەو پێغەمبەرانەی کە بۆ گەل و هۆزە جیاوازەکان نێراون بەندە بە مانەوەی ئەو گەل و هۆزانەوە ئەمە لە کاتێکدا کە بەردەوامی ئەم پەیامە مەزنەی کە پەیوەندی بە هەموو بوونەوەرانەوە هەیە پەیوەستە بە مانەوەی گەردوون و تا دنیا دنیا بێت هەر بەردەوام دەبێت. فەرموون ئەمەش ڕشتە پەیڤێک لە ڕووناکی کە لە ڕوانگەی ناوەڕۆک و هێزی دەربڕین و پتەوی گشتگیرییەوە بە دەوری ڕووگەیەکی کۆکەرەوەی زۆر گرنگدا هۆنراوەتەوە. نوری نەمر.